ئاخر شوێنی ژیانت مردن بریتیە لەوە مردن کە بۆت هات لەوێوە ئەو جا سەفەرێک دەست پێ دەکات کەوا گەڕانەوەی بەدوادانە بەخوا بەخۆشی خۆت نییە خۆت سەفەرەکە هەڵنابژێری دەبێ بڕۆی پێت خۆش بێ پێت ناخۆش بێ سەفەرێکەوە بەخوا ناگەڕێەوە مردن بریتییە لەو شتەی کەوا لە خۆشەویستەکانتدا دەبڕێنێ بە تەواوی نایان بینیەوە جارێکی تر ئەگەر ماڵت هەیە مردن وا دەکات جارێکی تر ماڵەکەت نەبینیەوە سیارەکەت خانوە خۆشەکەت مردن سەرەمەرگ ئەو کاتەیە ئاخر لە حزەیەکەوە هەموو ئەوەی کەوا لە ژیانت بۆ ئەو سیارە و ماڵە هەوڵت داوە تەواو ئی تۆ نەما ئەوجا خلاص مناڵەکانت، خێزانەکەت، دایکت، باوکت، هاوڕێ و خۆشەویستەکانت هەمووی لێیان جیا دەبیەوە. چەند ناخۆشە فیراقێک کەوا بۆ سەفەرێک بڕۆی هەرچەندە بەتەمای بشگەڕێیەوە بۆ لایان چەندە غەریب و ناڕەحەتە. ئەی سەفەرێک کەوا خۆت حەزت لێ نەبێ، ئەی سەفەرێک کەوا گەڕانەوەی بەدوادانەبێ چەندە ناڕەحەتە، چەندە ناخۆشە. ئەوە بریتییە لە سەفەری مردن، ئەوە بریتییە لەو مردنەی کەوا ئێمە زۆر لێی بێ ئاگاین. مردن خۆشەویستەکانم، ئەگەر گەنجی بەڕێز لاشەیەکی جوانت هەیە مردن بۆت دێت، ئەو لاشە جوانەی پێی دەنازی، کە ڕوحت دەرکێشرا لاشەکەت بەرەو زەردی و بۆگەنی دەڕوات، هیچ سوودی نییە جوانییەکەت ئەگەر هێز و قوتت هەیە، برای بەڕێزم وەڵاهی مردن دێت، قوت و هێز نامێنێ تەواو جەستەیەکی بێ حەرەکە جەستەیەکی لاواز جەستەیەک دەبێ ئینسانەکانی دەور و پشتی هەڵی بسوڕێنن خۆی توانای هیچی نییە ئەگەر زۆر زیرەکی ئەگەر کەسێکی عقلێکی گەورەت هەیە کەوا کەسێکی بیرت زۆر تیژە کە مردی عقلی چی بیری چی علمی چی مردن هەمووی لە ناو دەبات ئەگەر تۆ کەسێک بی خەریتەی زۆرت کێشابێت، مردن ئەوەیە کەوا خەریتەکانت هەمووی ڕەشدەکاتەوە، خەریتەی ژیانت ناهێڵێت و کۆتایی پێدێنێت. مردن بریتییە لەو ساتە لاوازەی کە هەموومان لاوازین، هەموومان زەعیفین. بریتییە لەو ساتەی هیچ خۆشەویستێک بە فریاد ناگا کردەوەی چاک نەبێت. مردن بریتییە لەو ساتەی کەوا خۆشەویستەکانم، کە واللە تۆ هەرچەندە تامەزرۆ بی بتەوێ قسەیەک بکەی بەڵام ناتوانی بتەوێ داواکاریەک بکەی ناتوانی وردە وردە جەستەت زوبانت بەرەو لاڵی دەڕوات ئەوە بریتە لە مردن مردن بریتە لەو هێزەی هیچ کەسێک ناتوانێ بەرەنگاری بێتەوە مردن سەکەرات و ناڕەحەتی هەیە